کاتێک کە خۆر هەڵات شازادە شووباتەوە بەهۆی نزیکبوونەوەی مردن هەست و هۆشی گەڕایەوە چونکە کاتێک کە مەرگ نزیگە بێتەوە لەبەر ئەوەی ئەو ژیانی کە باسم کرد هەموو ئازارەکانی ئێمە بەهۆی ئەوەوەیە ئەیەوێت بڕوا چیتر هەست بە ئازار ناکات و لەبەر ئەوەی کە ڕەنجی ژیان لە ناوەچێت هەست و هۆژەگەڕێتەوە شوبا تۆش کە هۆشی هاتبووەوە بانگی ئەفسەرەکانی هاتی کرد و بەوانیوت هیچ کەسێ لە مەرگی من بەرپرس نییە بەڵکو من بەهۆی نەخۆشی بیابانەوە ئەمرم و لەگەڵ ئەوەشدا کە گەورەترین پزیشکی هاتی چارەسەری منی ئەکرد و سینۆهەی پزیشکی پایە بەرزی میسریش یارمەتی ئەوی ئەدا من چاک نەبوومەوە چونکە ئاسمان و زەوی وایان ویست بوو کە من بمرم یان بیابانی سینا کە لە زەویەکانی خویەکانی میسرە بڕیاری مردنی منی دەرکردووە لەلایەن منەوە بە باوکم بڵێن و ئێوەش بزانن کە لەمەوە بە دووە هەرگیز نابێ سربازانی هاتی بێنە ناو ئەم بیابانەوە چونکە ئەم بیابانە ئەبێتە هۆی مردنی ئێمە و مەرگی منیش بەڵگەی ڕاستی ئەم بابەتەیە و هەمووانە زانن کە ئێمە هەر لەو بیابانەدا بۆ یەکەمین جار تووشی شکست هاتین و گالیسکەکانی هاتی کە هەمیشە سەرکەوتنیان بەدەزێنا لەم بیابانەدا لە ناوچون لە دوای مردنی من دیاری باش بدەنام دوو پزیشکەی کە هەوڵیاندا من چارەسەر بکەن و تۆسینۆ هەر لە دوای گەڕانەوەت بۆ میسر درودی من بگەیەنە بە شازادە خانم باک تامون و بڵێ کە من لەو بەڵێنەی کە پێمی دابوو ئەبورێم و ئەفسوس ئەخۆم کە بۆچی تەمەن ڕێگەی پێنەدام کە بتوانم وەکو خۆی ئەویست و من حەزمە کرد بیکەمە شازادە خانمێکی هاتی هەروەها پێی بڵێ لەم کاتەدا کە من وا ئەمرم بیرم لە لای ئەوە و بە خەیاڵی ئەوە بۆ جیهانی ترە ڕۆم پاشان لە کاتێکدا کە شازادەی هاتی بزە لەسەر لێوەکانی بوو گیانی سپارد و من بزەکەی ئەوم پێسەیر نەبوو چونکە هەندێک کەس لە کاتی مەرگدا کاتێک کە لە ئازارە گیانیەکان ڕزگاریانە بێ لەبەرەوەی کاس دەکەن ئیتر ئاسوودەبوونە و دیمەنی جوانیان دێتە پێش چاو بزە دێتە سەر لێوانیان. ئەفسەرەکانی هاتی تەرمی شۆباتۆیان خستە ناو کوپەیەکی گەورەوە و کوپەکەشیان پڕکرد لە هەنگمین و شەراب و دەرگاکەیان داخست بۆ ئەوەی لاشەکەی ببەنەوە بۆ وڵاتەکەی خۆیان و لەسەر شاخ لە تەنیشت لاشەی پاشا و شازادەکانی کە بەر لە ئەو مردبوون بینێژن ئەفسەرەکان لەوەی کە بینیان من ئەگریەم و لە مردنی شازادە زۆر دڵگرانم بەرامبەر بە من خۆشەویستیان پیا کرد و لەو حەیەکیان نووسی و تای داوتیان کە من بە هیچ شێوێک لە مردنی شازادە شوباتۆ بەرپرس نیم بەڵکو ئەو بەهۆی نەخۆشی سکچوونی بیابانی سینا گیانی لەدەستدا هەروها نووسیان کە من بە هاوکاری لەگەڵ پزیشکەکەی هاتیدا ئەو پەڕی توانای خۆم بەکار خستووە کە چارەسەری بکەم بەڵام سوودی نەبووە ئەوان ئەو لەو حەیان بە مۆری شازادەی مرد و مۆری خۆیان کرد چونکە وایان نەزانی کە میسرێژ وەکو وڵاتی هاتیە و ئەگەر من هەواڵی مردنی شازادەی هاتی بۆ باکتاون ببم ئەو منە کوژێت وازانێ کە من خۆشەویستەکەیم کوشتووە کاتێکیش کە من ئەمەویست بۆ میسر بگەڕێمەوە بە پێی ڕاستپاردەی شوباتۆ دیارێکیشیاندای من و پاژەوە من ڕێگای میسرم گرتەبەر من گومانم لەوەدا نەبوو کە بە کوشتنی و شازادەیە خزمەتێکی گەورم بە میسر کردووە و سەرزەمینی ڕەشم لە مەترسی زنجیرەی پاشایەتی هاتی ڕزگار کردووە بەڵام شانازیم بەم خزمەتە گەورەیە ناکرد کە بە میسرم کردبوو کاتێک کە گەڕامەوە بۆ میسر هاتەوە یادم کە من لەگەڵەوەشدا کە پزیشکم کەچی لەو ڕۆژەوە کە خۆم ناسیوە بوونی من بۆتە هۆی بەدبختی و کەسانی کە خۆشم ویستونە من زڕباوک و زڕدایکەکەی خۆم خۆشەویست بەڵام ئەوان بەهۆی هەڵەیەکی منەوە مردن پاشان دڵم بە میناوە بەست و ئەو کچە گەنجەش بەهۆی لاوازی دەرونی منەوە لە خانەی خوای کریدا کوژدا پاشان مەریت و تەهوتم خۆشویست و ئەو دوانش هەردووکیان بەهۆی لاوازی و دوو دڵی منەوە مردن ئەخناتونی فرعونی میسریش لەگەڵەوەشدا کە چاکێکی زۆری لەگەڵ مندا کرد کەچی بەدەستی من زەهری خوارد و مرد چونکە من وامەزانی کە بە کوشتنی ئەو خزمەتێکی گەورە بە میسرەکەم دوایین کەسیش کە من بەر لە مردنی خۆشمویست شوباتۆ بوو ئەویش بەدەستی من ڕێگەی جیهانی دوایی گرتەبەر واڵەی بوونی من شومە و بەهۆی ئەم شومیەوە هەر کەسێکە ببێتە خۆشەویستی من ئەبێ لە ناو بچێت پاشان چوومە شاری تانیسەوە و بە کەشتی ڕێگەی تەبەسم گرتەبەر کەشتەکەی من لەبەردەم کۆشکی زێڕیندا وەستا و من چوومە ناو کۆشکەوە و ئامی و هورم هەبم بینی و پێموتن کە ئارەزوەکەی ئێوە کراسی هاتنە دیپۆشی و شازادە شوباتۆ لە بیابانی سینادا مرد و لاشەکەیان لە ناو کوپەیەکی پڕ لە هەنگوین و شەرابدا بەرە وڵاتی هاتی بردەوە و ئیتر ئەو بۆ میسر نایەت و بۆ ئەم وڵاتە گرفت دروست ناکە هەردووکیان لەم هەواڵە خۆشحاڵ بوون و ئامی ملوانکێکی زێڕی لە خەزێنەی کۆشکی پاشایەتەوە هێنا و لە ملی منی کرد و هورم هەبوتی بڕۆ و ئەم هەواڵە بگەێنە بە شازادە خانم باکتامون بۆ ئەوەی بزانێ کە دەستگیرانەکەی مردووە چونکە ئەگەر ئێمە ئەم هەواڵی پێ بدەین باوەڕ ناکە من چوومە لای باکتامون و پێموت ئەی شازادە خانم دەستگیرانەکەی تۆ شازادە شوباتۆ کە ئەویست بۆ میسر بێت و ببێتە هاوسەری تۆ لە بیابانی سینادا بەهۆی نەخۆشی ئەو بیابانەوە گیانی سپارد بەڵام من و پزیشکەکەی ئەو ئەوەندەی کە لە تواناماندا بوو تێکۆشین کە ڕزگاری کەین کاتێک کە شازادە خانم باکتامون کە لێوەکانی سوور کردبوو ئەم و تێبیست بازنێکی زێڕی لە دەستی خۆی هێنایە دەرە و دایە من و بە گاڵتەپێکردنەوەتی سینۆهە ئەم بازنەت بە بۆنی مزگێنیەکەتەوە دەمێ بەڵام بەر لەوەی کە تۆ بیت و ئەم هەواڵە بگەێنیتە من من ئەمزانی کە لەبارەی منەوە چ پیلانێکیان داناوە چونکە بڕیاریان داوە کە من بکەنە خوای سەخمەت خوای جەنگ و کراسە سوورەکەی منیشیان ئامادە کردووە بەڵام سەبارەت بە نەخۆشیەکەی شوباتۆ من مردن و نەخۆشکەوتنی ئەوم پێ سەیر نییە چونکازانم تۆ بۆ هەر شوێنێ بڕۆی مەرگیش لەگەڵ تۆدا بۆ ئەو جێگایە دێت و براکەی منیش ئەخناتون لەبەر ئەوەی کە تۆ چارەسەرت کرد بۆ دنیای ڕۆژ ئاوا ڕۆیشت بۆیە پێ دەڵێم ئەی سینۆها نەفرەتت لێبێت و من داوا لە خویەکانەکەم کە هەتا هەتایە نەفرەتت لێ بکەن من داوا لە خویەکانەکەم کە نەفرەت لە گۆڕەکەشت بکەن و مۆمیاییەکەت نەمێنێ و ناوت ڕەش ببێتەوە، چونکە تۆ تاج و تەختی فیرعەونەکانی میسرت کردووەتە ئامرازی گەمەی دەستی چەند کەسێکی خوێڕی و بوویتە هۆی ئەوەی کە خوێنی پاکی فیرعەونەکانی میسر کە لە دەمارەکانی مندا هاتوچۆکە لە ئایندەدا پیس بێ. سینۆهە، ئەی پزیشکی خوێنمژ، نەفرەتلێکراوی هەمیشەیی بە! من دەستەکانم خستە سەر ئەژنۆم و داچەمیمەوە و وتم ئەی شازادە خانم ئەوەی وتت هەروا ئەبێ کاتێک کە من لە کۆشکی زێڕین چوومە دەرەوە شازادە خانم فەرمانی دا کە لە دوای منەوە هەتا دەرەوەی کۆشکی پاشایەتی زەویەکە گسک بدەن بۆ ئەوەی زەوی لە پۆخلی بەسرا ڕۆشتنی من خاوێن بێتەوە لاشەی فرعون توت ئانخ ئامون بۆ گواستنەوە بەرە و ئارامگەکەی ئامادەکرا و ئامی فەرمانی بەکاهینەکان کرد کە تەرمەکەی فیرعون ببەنە ئارامگەکەی خۆی کە لە دۆڵی دەسەڵات دارانە بڕێکی زۆر لەو شتانێکی فیرعون ئەویست بخاتە ئارامگەکەی خۆیەوە لەلایەن ئامیەوە دزرا و هەر کە دەرگای گۆڕەکەیان داخست ئامی کە بەرتیلێکی زۆری دا بۆ کاهینەکان بڕیاری دا ببێتە فرعونی میسر هورم هەب بەهۆی سربازەکانی خۆیەوە چوار ڕێیەکان و شەقامەکانی تەبەسی گرت بۆەوەی کاتێک کە ئامی بۆ تاج خستنە سەر و فەڕ و پیرۆزیە چێتە پەرزگاوە خەڵکی شۆڕژ نەکەن بەڵام کەس دەنگی ناڕزایی بەرز نەکردەوە چونکە خەڵکی لە جەنگ و برسێتی ماندوو ببوون و لە گوێ درێژەیەچون کە بارێکیان نابێتە سەرپشتی و لە شەقامێکی بێ کۆتاییدا بە دار و قامچی ڕاوی بنێن و ئەو گیانەوەرەش لە تا و شەکەتی توانای بەرگریکردنی نەبێت و نەتوانێت جووتەیەک لە خاوەنەکەی بدا ئەو ڕۆژەی کە ئامی بۆ پەرستگا ڕۆیشت نان و سەروپیان بە خەڵکەکەدا و لەبەرەوەی کە خەڵکی هەژار و برسی بوون ئەم خواردنە ئەوەندە لە چاویاندا زۆر بوو کە کاتێ ئامی بەرە و پەرستگا ڕۆیشت هەل هەلایان بۆ کرد بەڵام کەسانی زیرەک ئەیانزانی کە ئامی لە میسردا فرعونێکی ڕواڵەتی و بێتوانایە و دەسەڵاتی ڕاستەقینە لە دەستی هورم هەبدایە و پێیان سیر بوو کە بۆچێ و پیاوە تاجی پاشایەتی میسر ناکاتە سەری بەڵام هورم هەب ئەیزانی کەچیەکە چونکە سەردەمی بەدبختی میسر هێشتا کۆتایی پێ نەهاتبوو میسرەکان ئەبواە دیسانە و شەڕ بکەن و لە باشووری وڵاتدا لەگەڵ دانیشتوانی سەرزەمینی کوش سەرزەمینی ڕەشپێستەکاندا بجەنگێن سەرڕای ئەوەش شەڕی سووریاش تەنها بە شێوەیەکی کاتی کۆتایی پێهاتبوو چونکە هێزەکانی هاتی بەپێی پەیمانانی ئاشتی لە سووریادا چەند بنکەیەکی گەورە و بچووکیان هەبوو ئەوەی ژیر بوایە ئەیزانی کە لەوێدا جەنگ ئەبێتەوە هورم هەب کە ئەم بەدبەختیانەی بۆ گەلی میسر پێشبینی ئەکرد حەزی ئەکرد کە ئەم ڕووداوە ناخۆشانە لە سەردەمی پاشایەتی ئامیدا ڕووبدا بۆ ئەوەی خەڵکی وابزانن کە ئەو چارە ڕەشیانە بەهۆی پاشایەتی کردنی ئەوەوەیە و لە دوای ئەوەی کە شەڕ کۆتایی پێهات هورم هەب بە ناوی سەرکەوت و ڕزگارکەر و خوای ئاشتیەوە بۆ میسر بگەڕێتەوە و گەل تێبگەێنێ تەلەموو بە دوا سەردەمی خۆشگوزەرانی و بەختیاری ئەوە و خۆی ببێتە فیرعونی میسر ئامی ئاگای لە پیلانەکەی هورم هەب نەبوو ویان ئەیزانی و وای بیرە کردەوە کە هورم هەب ئامراز و دەرفەتی جێبەجێکردنی نابێ دەسەڵات و دەوڵەمەندی ئامی مەس کرد و تێ ئەکۆشا کە سود لە تەمەن و پاشایەتی خۆی وەربگرێ بەڵام بەرامبەر بەو بەڵێنەی کە لە کاتی مەرگی ئەخناتوندا بە هورمهەبی دابوو وەفادار مایەوە و شازادە خانمی باکتامونی تەسلیمی هورمهەب کرد بەپێی ئەو پیلانی کە ئامی دایڕشت بوو بەهۆی کاهینەکانەوە جێبەجێکرا لە ڕۆژی دیاریکراودا وایان دانا کە خوای جەنگ واتە سەغمەت لە شێوەی شازادە خانم باکتاموندا لە ناو پەرزگاکە ڕێز لە هورم هەبی سەرکەوتوی شەڕی سووریا بگرێ لەو ڕۆژەدا شازادە خانمیان بە کراسی سوور و بە گەوهەر جوان کراوە بردە پەرستگاکەوە و هورم هەب لە دوای ئەوەی کە سەربازەکان لە بەردەم پەرستگادا هەل هەلایان بۆ کرد و ئەویش زێر و زیوی داپێن چووە ناو پەرستگاکەوە دوایی هەموو کاهینەکان لە پەرستگا هاتنە دەرەوە و هورم هەبوو شازادا خانمیان لە پەرستگاکەدا بە تەنیا هێشتەوە و دەرگاکەیان داخست و هورم هەب کە سەربازێک بوو ساڵەها بوو چاوەڕوانی بەیەگەشتنی خۆی و شازادە خانم بوو ئەو شەوە سوودی لەو دەرفەتە وەرگرت لە کاتێکدا کە ئەو لە ناو پەرزگاکەدا سوودی لە هەلە ڕەخساوەکەی وەرەگرت سربازەکانی ئەو لە شاری تەبەزدا پەلاماری مەیخانە و خانووە گشتیەکانیاندا و هەتا بەیانی خەریکی خواردنەوە بوون و بە هۆی پێکدان کۆمەڵێ بریندار بوون و لە چەند شوێنێ ئاگر کەوتەوە و بەیانی لە بەردەم پەرستگای سەخمەتدا کۆبوونەوە بۆ ئەوەی سەیری هاتنە دەرەوەی هورم هەب بکەن و لەو بەیانیەدا کاتێک کە دەرگای پەرستگاکە کرایەوە و هورم هەب لەوێ هاتە دەرەوە سەربازەکان هەلهەلیان بۆ لێدا لە بینینی دەم و چاو و سینە و بازوەکانی هورم هەب سەریان سوورما چونکە سەرتاپای ئەو پیاوە خوێنایی بوو دیار بوو کە خوای جەنگ لە شەوی ڕابردوودا بە پێی ڕەوش و سروشتی خۆی ڕفتاری کردووە و بە ددان و نینۆک دەم و چاو و ئەندامی هورم هەبی بریندار کردبوو بەڵام لەو ڕۆژەدا هیچ کەسێ شازادە خانمی لە پەرستگادا نەبینی چونکە کاهینەکان ئەویان بە دزیەوە لە پەرستگای سەخمەت دەرکردبوو بۆ کۆشکی زێڕینیان بردەبوو بەم شێوەیە بوو چۆنێتی شەوی ژنهێنانی هاوڕێی دێرینم هورم هەب فەرماندەی سوپای میسر و من سرم سوورماوە کە ئەم پیاوە لەو شەوەدا چ خۆشیەکی لە ژنێک ئەبینی کە بەو شێوەیە پێشوازی لێکردبوو من دەرفەتێکی وەهام بۆ ڕێ نەکەوت کە لی بپرسم لەو شەوەدا چۆن بەرگەی ئەو لێدان و دەزۆشاندنانەی شازادە خانمی گرتبوو چونکە ئەوەندەی پێنەچوو کە هرم هەب بۆ شەڕی ڕەشپێستەکان و ملکەچکردنی هۆزەکانیان بەرەو باشووری میسر ڕۆشت و من نەمتوانی لەبارەی شەوی زاوایەتەکەی پرسیاری لێ بکەم. ئامی لە دەسەڵاتی پاشایەتی خۆی لە زەتێکی زۆریە کرد و ئەیوت سینۆها لە وڵاتی میسردا لە من بەهێزتر کەس نیە و من لە مەرگ ناترسێم چونکە زانم کە فیرعەون نامرێ بەڵکو و لە دوای مردنیش زیندوو ئەمێنێتەوە و مایەوەی تەمەنی کە تەمەنێکی هەمیشەیە لە زەورەقی ئاموندا بەسەرەبا لە پاژەوەی کە ئامی ماوەیەک هەر ئەم قسانەیە کرد من هەستم کرد کە بەهۆی پیری و لە خۆبایی بوون و ڕابواردنی شەو و ڕۆژی لەگەڵ ژناندا کەم و کوڕیەک لە هەست و هۆشیدا دروست ببوو چونکە لە دوای ئەوە بە منی ئەوت سینۆها من هەرگیز نامرم چونکە فرعونم و فرعون هەرگیز نامرێ من پێم وت ئامی تۆ وازانی کە لەبەرەوەی کە چەند کاهینێ لە پەرستگادا کەمێک ڕۆنیان لەسەر و جۆلاکت داوە و تۆیان پیرۆز کردووە ئیتر لەگەڵ خەڵکیدا جیاواز بوویتە مەگەر تۆ نەتبینی کە تەنانەت فرعونە ڕەسەن و ڕاستەقینەکانیش واتە ئەوانی کە باوکیشیان فرعون بووە و خوێنی خویەکان بە دەمارەکانیاندا هات و چۆیە کرد ماڵ ئاوایان لە ژیان کردووە بەم شێوەی پیاوێکی وەکو تۆ کە لە سەرەتادا لە خەڵکی ئاسایی بوویتە و پاشان بوویتە بە فیرعون ئۆمێدەواری کە نەمری ئامی ئەیوت کاهینەکان ناهێڵن بمرم من وتم ئەگەر کاهینەکان بیان توانایە کە پێش لە مردن بگرن کارێکی وایانەکرد کە خۆیان نەمرن اینجا ئامی تووشی پەژارە و ناومێدی بوو ئەیوت سینەها ئا تۆ ئەتەوێ بڵێ کە ئەو هەموو پیلانی کە من بۆ بوو نەفرعون بەکارم هێنا بێسوود بووە و ئەو هەموو خەڵکەش کە بۆ گەیشتن بە تاج و تەخت کوشتومە ئاکامی نەبووە و ئایا منیش ئەبێ وەکو خەڵکی تر بمرم و چاوپۆشی لە لەزەتی فیرعەون بوون بکەم کە لە شەراب نۆشین و ڕابواردنی شەو و ڕۆژی لەگەڵ ژناندا بە لەزەت ترە سینۆهە کارێکی وا بکە کە من بتوانم هەموو ڕۆژێ سەد جار لەگەڵ ژناندا ڕابێرم کارێکی وا بکە کە هەرگیز لە دڵی مندا ماندوێتی و بێمەیلی ڕابواردن دروست نەبێ تۆ پزیشکێکی گەورەیت و هەموو شتێزانی و ئەتوانی بە جۆرێک من بەهێز بکەی کە بە تەنایی بایی زیاتر لە دەجار دە پیاوی گەنج لەگەڵ ژناندا ڕابێرم ئەم وتانە بە منی نیشانەدا کە عقلی ئامی بەهۆی پیری و لە خۆبایی بوون و پلە و پایەوە تێکچووە و پاشانیش بەڵگەی ترم لەبارەی نوقسانی بیر و هۆشی بینی چونکە جۆرە مەترسیەک لە خواردن لەودا پەیدا بوو ئەو پیاوەی کە ئەیوت یەکێک لە سوودا گەورەکانی بوونە فیرعون شەراب نۆشینە لە ترسی لە دەستدانی تەندروستی خۆی نەخواردنەوەیە خواردەوە و نەخۆراکێکی بەهێزیە خوارد بەڵکو بەکەمێ نانە ڕقە چاری برسێتەکەی خۆیە کرد و ئەویش بە وریایەکی زۆرەوەی خوارد چونکە ترسا کە زەهر خواردی بکەن هەر لەو کاتەدا و پیاوەی کەویست ڕۆژی سەد جار لەگەڵ ژناندا ڕابێرێ لە ناکاودا ڕقی لە ژنان هەڵگرت و حەزی ناسروشتی وەکو ئەو حەزانەی کە لە پیاوەکانی هاتیدا بوو لە ئەودا دروست بوو بەڵام شازادە خانم باکتامون لە دوای ئەوەی کە ناچار بوو شەوێک لە پەرستگای خوای جەنگ لەگەڵ هورم هەبدا بەسەر ببە دووگیان بوو شازادە خانم بەهۆی ئەو ڕقەی کە لە باوکی مناڵەکەی هەبوو ئەیەویست مناڵەکە لە سکی خۆیدا بکوژێ بەڵام نەیتوانی و پاشان مناڵەکەی بوو لە دوایەوەی کە مناڵەکە هاتە دنیاوە لە ترسیەوەی بیکوژێت یان لە سەبەتەیەکی بنێت و بەدەم ڕووباری نیلی دابدا مەلۆتکەکەیان لێی دوورخستەوە لەبارەی لەدایک بوونی ئەم مناڵەوە ئەفسانەیەکی زۆر باسەکرا لەوانە ویان بڵاو کردەوە کە کاتێ مناڵەکە لەدایک بوو سەری وەکو سەری خوای جەنگ بوو کڵاوی کانزای تایبەت بە شەڕی لەسەرابووە بەڵام من کە پزیشکی شازادە خانم بووم و مناڵەکەیم بینی ئەڵێم کە ئەو هیچ جیاوازێکی لەگەڵ مناڵی ئاساییدا نەبوو هورم هەب ناوی ئەو کوڕینا ڕامسز کاتێکە و کوڕە بە دنیا هات هورم هەب لە باشووری میسردا لەگەڵ ڕەش پێستەکاندا شەڕیە کرد و گالیسکەکانی ئەو ئەوانی قەتڵ و عامە کرد چونکە ڕەشپێستەکان کە لە جەنگدا گالیسکەیان نەبینیبوو نایان نەزانی کە چۆن لە بەرامبەریدا بەرگری لە خۆیان بکەن هورم هەب گوندەکانی ئەوانی ئاگر تێبەردا بوو کە لە دار و قامیش دروستکرابوون و ژن و مناڵەکانی ئەوانی بە کۆیلەی ناردە میسر بەڵام پیاوەکانی خستە ناو سوپاکەی خۆیەوە و ئەوان سەربازی دلێر و نەترسیان لێ دروست بوو ڕەشپێستەکان لە دوای ئەوەی کە هاتنە ناو سوپاکەی هورم هەبەوە ئازاد کران کە بە پێی داب و نەریت و بیر و باوەڕی خۆیان هەرچەندەی کە حەزەکەن تەپڵ لێ بدەن و سەما بکەن سەمای ڕەشپێستەکان کاریگەرێتێکی سەرسوڕهێنەری لە هوریاندا هەبوو لە دوای ئەوەی کەماوەی نیو کاتژمێر هەڵپەڕکیانە کرد بە جۆرێ نەترسە بوون کە ئەیانتوانی بە نەیزەیەکەوە بۆ شەڕی شێر بچن و هورم هەب ئەیزانی کە لە جەنگی داهاتوودا ئەتوانێ لە دژی هاتی سوودیان لێوەربگرێ و ئەو سەربازانە بۆ جەنگکردن لەگەڵ ئەواندا بنێرێ کە لە سەربازەکانی هاتی ئازاترن هورم هەب هەرچی ئاژەڵ و مەڕووماڵاتی ڕەشپێستەکان هەبوو هەمووی گواستەوە بۆ میسر بە شێوەیەک کە شیر لە میسردا زۆر بوو هەژارترینی خەڵکەکەش ئەیانتوانی گۆشت بخۆن لە میسردا لە دوای ساڵها برسێتی گەنمێکی زۆر لە زەویوزارەکاندا بەدەسات و خەڵکی تێریان لە نان و گۆشت و ئاوی جۆ خوارد و دایکەکان هەر جارێ شیریان ئەدایە مناڵە شیرە خۆرەکانی خۆیان لە خویەکانی میسر داوای هێز و سەرکەوتنیان بۆ هورم هەبە کرد چونکەیان زانی کە ئەو شیر و سپایەتی و گۆشت و هەروها بە شێوەیەکی ناڕاستەوخۆ گەنم و ئاوی جۆشی لە میسردا زۆر کردووە، بەڵام گواستنەوەی مەڕوماڵاتی ڕەشپێستەکان لە باشووری میسرەوە بۆ سەرزەمینی ڕەش و ئاگرتێبەردانی گوندەکانی ئەوان لەلایەن هورم هەبوو، تاوانکارییەکانی تریش کە سوپای میسر لەو ناوچەیەدا کردی بەجۆرێ ڕەشپێستەکانی ترسان، کە وازیان لە وڵاتەکەی خۆیان هێنا و بەرەو سەرزەمینی فیل و زەڕافە و شێرەکان کۆچیان کرد و لەوە بەدوا هەتا ماوەی چەند ساڵێ وڵاتی ڕەشپێستەکان کە لە باشووری میسردا بوو کوشیان پێوت کشت و کاڵی تیا نەکرا و کەس لەوێدا نەمایەوە کە باج بداتە میسر بەڵام میسر بە وەرنەگرتنی سەرانە لە سەرزەمینی کوش هیچ ناڕەحەت نەبوو چونکە ماوەیەک بوو کە ڕەشەکانی ئەوێ باجیان نەئەدایە میسر و هەر لەبەر ئەوە باج نەدانی سەرزەمینی کوش بۆ میسر ببووە فرمانێکی ئاسایی ئەگەرچی لە سەردەمی فیرعونە گەورەکاندا کوش یەکێک بوو لە سەرچاوە گەورەکانی دەرامەتی میسر و زیاتر لە سووریا